کە ڕۆژ بۆوە کانماکان و دایکی لە شار چوونە دەرەوە چوونە لای دندانی گەورەوە زیر لەو لایشەوە نێوانی نووسەت و زمانیش لەگەڵ شاساسان تێکچوو بۆیە ئەویش لە شار چوە دەرەوە یەکسەر بۆ لای دندان ئەمجا دندانی گەورە وەزیر و کانماکان لەگەڵ سەرکردە سەربازیەکان و پیاوماقوڵان کۆبەوە بەهمیان بڕیاریاندا هێرش بکەنە سەر ڕۆمەکان ئەو جەنگ و پەلاماردانە زۆری کێشا و پێویست ناکە لێرەدا بیگێڕینەوە ئەنجامی ئەو جەنگە بە دیلگرتنی کانماکان بوو لەلایەن شا ڕمزانەوە شای وڵاتی ڕۆم ڕۆژی دواتر کە هەموان لە خەمی ئەوە دابوون کە شا ڕومزان هەموانە کوژێ شا ڕومزان ناردیە شوێنی کان ماکان و دندانی گەورە وەزیر و کۆمەڵەکەی دا بە دەستی بەست تە هێنایان ئەم جا شا ڕومزان ئازادی کردن و لە خۆی نزیکردنەوە ناردی سفرەیان ڕازاندەوە نانیان خوارد دواتر شا ڕمزان ڕووی کردە دندان وتی لەم نزیکانەدا خەونێکم بینی دواتر بۆ قەشەکانی لای خۆمانم جێڕاوەتەوە ئەوان وتیان ئەم خەونە بە دندانی گەورەوە زیر شیەکرێتەوە دندانیش پرسی ئەی شای زمانە فەرم و بۆم جێڕەوە شا ڕمزان جێڕایەوە لە خەونمدا کەوتبوو مەچاڵێکی قۆڵەوە ناوەکەی ڕەش لە بیری ئاوە چوو وا هەستمە کرد کەسانێک لە خوارەوە ئازاریانەدام تەکانم دا بێمە دەرەوە بەڵام نەمتوانی خۆم ڕزگار بکەم دواتر لام کردەوە بینیم ناوچەیەکم بینی لە ئاڵتون دەستم درێژ کرد بەرزی بکەمەوە ڕوانیم دوو ناوچەی زێڕینە لە ناو قەدمەوە بەستم بوو بە یەک پارچە ئەی وەزیر ئەوە خونەکەم بوو کە دڵم تایدا خۆش بوو وەزیر لە شیکردنەوەی خەوەکەیدا وتی ئەوە بزانە ئەی سوڵتانی گەورەمان تۆ برایەک یان ئامۆزایەکت هەیە یان کەسێک لە خزمانتە ئەگەر نا کەسێک لەسەر جەلەتە لە خوێن و گۆشتە پاشا چاوی جێڕاپیاندا سەیری کانماکانی کرد ئەم جانوسەت و زەمان دواتر قەزیفەکان و دندانی وەزیر و دیلەکانی دی ئەمجا لە دڵی خۆی داوتی ئەگەر لە ملی ئەمانە بدەم و بیان کوژم ئەوە سەربازەکانیان ورە بەرەدەن ئیدی هەرزووە گەڕێمە وڵاتی خۆم و پاشاکەشیان لە چنگم دەرناچێ کەشی کردنەوەکەی بیست جەلادی بانکرد و فەرمانی پێدا هەر ئێستا بدە لە ملی کانماکان لەو کاتەدا مامانی ماڵی پاشا هاتە بەردەم پاشا وتی ئەوە بەنیازی چیت پاشاژوتی بەنیازم ئەم دیلانە سەر ببڕم و کە لە سەرەکانیان فرێ بدەمە ناو سربازەکانیان ئەمجا فەرمان بە سربازەکان بدەم هێرشیان بکەنە سەر و تەفر و تونان بکەن ڕاویان برێن ئەمجا بگەڕێمە وڵاتی خۆم ئەمجا چووە نزیکی پاشا و بە زمانی فەڕەنگی پێوت چۆن دڵت دێنێ برازا و خوشکی خۆت و خوشکەزاکەت بکوژی کە پاشا ئەمەی بیست و هێندەی دیتون بوتی مەلعون خۆت نازانی کە دایکم لە چۆڵەوانی داکوژا و باوکیشم دەرمان خوارد کرا و مردووە گۆیەکیشت پێداوم وتت ئەمە هی باوکتە بۆ بڕوان پێناکەی بامانەکەش وتی هەموو ئەوانەی کاتی خۆی پێم و تویت ڕاستن بەڵام بەسەرهاتی هەردووکمان سەیرە من ناوم مەرجانەیە دایکی تۆ ناوی شازادە ئیبریزە بوو زۆر جوان و ناسک و نازدار بوو ئازایەتیشی لەسەر زاری هاوڵاتیان بوو بە نمونە ئەیان هێنایەوە لە کاتی گفتوگۆدا باوکیشت شاعمەری کوڕی نعمان خاوەنی بەغدا و خوراسان ئەمجا لەگەڵ دندانی گەورە وەزیردا شرکانی کوڕی نادوە جەنگ ئەوە ڕوویدا کە خۆشت ئاگاداری دواتر دایکت پێنج ڕۆژ لە کۆشکی باوکتا میوان بوو بەهۆی دایکی پاشاوە کە پیرێژ نەسرئاست نەفێڵاوی ناسرابوو باوکی هەواڵەکەی بیستەوە دەربارەی کچەکەی کە دایکتە دایکیشت لەسەر دەستی شرکانی براتدا مسلمان بوو هەروها من و ڕێحانە و چلکە نیزەکی تریشی کردە مسلمان کە براینە بەردەم شاعمەر ئیبریزەی دایکتی لێ هەڵبژاردین و مارەی کرد دایکیشت سکی بە تۆ پڕ بوو دایکت ئەم نهێنیەی بۆ من گێڕایەوە ناردیە شوێن کۆیلەکەیدا کە ناوی غەزبان بوو ئەو نهێنی بەویژوت و ئەویش هەردووکمانی برد بەرەو ماڵی باپیرەت بە دزیەوە لە شار چوونە دەر ڕێگامان گرتەبەر کاتێک لە وڵاتی باپیرەت نزیک بووینەوە دایکت ژان گرتی شوێنەکەشی چۆڵەوانی بوو کۆی لە ڕەشەکە تەماعی کردە دایکت دایکیشت بەسەری داقیژاندی لە ئەنجامی ئەو قیژێدا تۆ لە دایکت بووی لەو کاتەشدا تەپ و تۆز بڵند بۆوە لە لای وڵاتی باپیرەتەوە غەزبانی کۆیلە کە ئەو سوارانەی بینی زۆر تووڕە بوو گەڕایە و سەر دایکت و بە شمشێرێک کوشتی ئەم جا هەڵات کە تەپ و تۆز بڵاوەی کرد ڕوانیم شا هەردوو بە پاشای وڵاتی ڕۆم کە دایکتی بینی واتە کچەکەی خۆی بەو شێوێ کوژراوە زۆر بەلایەوە گران بوو. لێی پرسیم هۆی کوشتنی چی بوو؟ بۆچی بە دزییەوە لە شار دەرچووە و سەفەری کردووە؟ منیش لە نووکەوە بۆم گێڕایەوە. ئەم دوژمنایەتییەی نێوان وڵاتی ڕۆم و شاری بەغدا ئەم کارەساتە بووە. ئیدی تەرمی دایکتمان هێنایەوە و لای خۆمان ناشتمان، تۆش ساوا بووی و دایەنیتە من کە پەروەردەت بکەم و گەورەت کەم. گۆیەکەی ئیبریزەی دایکتم کردە ملی تۆ. کە گەورەش بوویت، نەموێرا ئەمەت بۆ بگێڕمەوە چونکە گەر بۆم بگێڕایتێتەوە دژمنایەتی نێوان ئەو دوو وڵاتە پەیدا بوو با پیرەشت فەرمانی پێدام کە ئەم نهێنیە نەدرکێنم نەیویست تۆ بزانی کە کوڕی شاعمەری کوڕی نومانیت لەو کاتەوە مەملەکەتەکەت سربەخۆ کردووە ئەمیست ئەم ڕاستیت پێ بڵێم بەڵام هەر بۆم ڕێن ئەکەوت و ئێستا بۆ دەجێڕمەوە وا من ڕاستیەکانم پێوتیت تۆش خۆت و ویژدانی خۆت کە دیلەکان ئەمەیان بیست، نوسرەت زەمان خۆی بۆ نەگیرا و هاواری کرد، ئەم پاشایە ڕومزان شایە برامە و کوڕی شا عومەری نوعمانە، کوڕی شازادە ئیبریزەی کچی شا حەردوبی ڕۆمە. بڕوا بکەن ئەمەش کەنیزەکە مەرجانەیە، زۆر باش ئەیناسمەوە. کە شا ڕومزان ئەمەشی بیست، سەراسیمە بوو، نەیەزانی چی بڵێ، نوسرەت زەمان چووە بەردەم شا ڕومزان ئەویش، خوێنی بۆی جوڵا ئەمجا پرسیاری بە سەراتەکەی کرد نووسەت و زەمانیش بە سەراتەکەی لە نوکەوە بۆ گێڕایەوە شاڕمزان هەمان بەسەرهاتی مەرجانەیە کە بۆی جێڕابەوە گومانی نەما کامیش خەڵکی شاری بەغدای و باوکیشی شاومەری کوڕی نەمانە یەکسەر دەست و قۆڵی کردەوە نووسەت و زەمانیش دەستی ڕمزان شای ماچ کرد و دەستی کردە گریان شایش لەگەڵی داگریا ڕەحمی بۆکان ماکانی خوشکەزای جوڵا ئنجا شمشێرەکەی لە جەلادەکە وەرگرت هەمویان ترسان ویان زانی شا ئەیان کوژێ ئەمجا شا فەرمانی دا یەکەیەکە چوونە بەردەمی ئەویش خۆی ئەیکردنەوە ئەمجا بە مەرجانەی وت دەی قسەکەت تەوا بکە بە ئەمانیش بیبیستن مەرجانەوتی پاشاگیان ئەم پیاوە پیرە دندانی گەورەوە زیرەکە شایەت و بەڵگەی قسەکانمە ئمجا کەوتە گێڕانەوەی بەسەراتەکە بۆ میرانی ڕۆم و پیاوانی بەغدا ئەوانیش قسەکانیان لا پەسەند بوو ئەمجا سەیرێکی یەکە یەکەی دیرەکانی کرد ئاوڕێکی لە کانماکان دایەوە ملوانکە و گۆیەکەی بینی بە هەموو هێزی خۆی قیژاندی و دەستی برد بۆ گۆیەکەی ملی کانماکان وتی ئەوە گۆیەکەی تری ملی تۆیە ڕومزان شا ئێستا هێندەی تر قسەکانم ڕاستی خۆیان سەپان ئەم دیلەیان کانماکانی برازاتە ئەمجا ڕووی کردە کانماکان وتی ئەی شای زەمانە ئەو گۆی ملی خۆتم بدەرێ ئەمجا داوای لە نووسەت و زمانیش کرد ئەویش گۆیەکەی ملی خۆی دایە ئەمجا هەردوو گۆیەکەی دایە دەست شاڕمزان ئەویش لەگەڵ ئەوەی ملی خۆی بەراوردی کردن و بۆی سەلما زانی کەمامی شاکان ماکانە هاواریان کرد و کەوتنە یەکتری ماچکردن ئەمجا شار بەم دڵخۆشی زانی هاتنە کۆڵان دایان لە دەهۆڵ و زڕنا شایی و هەڵپەرکێ و سەما سوپای ڕۆم بە مەیزانی کەوتە ئاهنگجیڕان و لەشکری عراقیش کە ئەم بەزم و ڕزمەی بیست سوار بوون بەرە وڵاتی ڕۆم تاکو بزانن ئەو هەراو زەنایە چییە لە خۆیانە پرسیان خۆ ئەو ئاهەنگ جێڕانە چییە؟ ئەمانیش بۆ سەر سنووری ڕۆم هێرشی جەنگیان هێنابوو بۆیە قەزیفەکان فەرمانی بە کوڕی شرکاندا هەر ئێستا بەرەو سنوور بڕات و بە سوپای عراق و شان ڕابگەێنێ کە پەیمانانی ڕێکوتن وەرکراوە و جەنگ وەستا و بگەڕێنەوە دواوە بۆیان دەرکەوتووە کە ڕونزان شا مامی سوڵتان کان ماکانە قەزیفەکان بۆ خۆی چوو بۆ لای شا زوولکان سلاوی لێکرد و ئاگاداری پێدا کە پەیمانانی ڕێکەوتنیان مۆر کردووە ڕۆمزان شایش مامەی کانماکانە کە ئەوی خەمبار و بەترسی سەراین دەوڵەتەوە ئەمەی بیست ڕووی گەشایەوە پەژارەی لە دڵا نەما سوار بوو هەموو سەرانی دەوڵەت و گەورە پیاوانی لەگەڵ خۆی برد و خات و قەزیفەکان لە پێشیانەوە ڕۆیشتن تا گەشتە کۆشک و سەرای ڕۆمزان شا کە چوونە دیوەخان ڕوانیان شاڕمزان دانیشتوە لەگەڵ کانماکان باسی شازوبلکانیانە کرد دواتر بە کۆمەڵ بڕیاریاندا دیمەشقی بدەنێ و پاشا بێت لە جێ خۆی خۆیشیان ئەچنە وڵاتی عێراق زبلکانیش بەرپرسی دیمەشق و شامە بێ ئیدی فەرمانیان پێدا بگەڕێتەوە سوپاکەی کۆبکاتەوە خۆیشیان سعاتە ڕێک لەگەڵی ڕۆشتن و دواتر خواحافیزیان لێکرد ئەمجا لە شەیپوریان دا و سوپای خۆشیان کۆکردەوە فەرمانیان دا بەڕێ بکەون بەرەو عێراق ئێدی هەردوو سوپاکە لێکدران خۆشیان ڕێکەوتن کە نەسرەون تاکو و تۆڵەی خۆیان لە پیرێژنە شەواهی کە بە پیرێژنە سەر ئاسنە فێڵاوی ناسرابوونەکەنەوە شارەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو. شەوی سەد و چل و چوار. شەهرەزاد جێڕایەوە ئەمجا شاڕومزان و پیاوان و سەرانی دەوڵەت کەوتنەڕێ سڵتان کانماکان زۆر دڵخۆش بوو دوعای خێری بۆ مەرجانە کرد کاوا بەیەکی شاد و شکرکردنەوە ڕۆشتن و ڕۆشتن تا گەشتنەوە نیشتیمانی خۆیان کە خەزنەدار هەواڵەکەی بیست چوو بە پیری شا ڕومزانەوە و کڕنووشی بۆ برد ئەمجا چوە کۆشک و لێی دانیشت و کان ماکانی لە لای خۆیەوە دانا ئەمجا کان ماکان بە شای مامی وت مامە گیان پاشایەتی ئەم وڵاتە هەر لە خۆ جوانە و پیرۆزت بێ ئەویش وتی شتی وا نابێ کە ڕووبەڕووی پاشایەتیت ببمەوە ئەمجا دندانی گەورە بە وەزیر وتی، کەوابوو بە قسەی من بکەن، هەر ڕۆژە و یەکێکتان پاشا بن. ئەوانیش بە پێکەنینەوە پەسەندیان کرد. دواتر فەرماندرا، قوربانی کرا، خێر بەخشرایەوە سفرە و خوان ڕاخرا بۆ هەژاران. ماوەیەکی زۆر ئاهەنگ گێڕا، هاوڵاتیان شاد و بەختیار بوون. ڕۆژێکیان کە دانیشتبوون تەپ و تۆزێکی فرەیان بینی ئاسمانی گرت. دواتر هەندێ لە بازرگانان هاتن بە هەڵەداوان وتیان، ئەی شای زەمانە چۆنە بێ لە وڵاتی ڕۆمدا ڕوت بکەینەوە لە کاتێکدا وڵاتی ئێوە پڕە لە دادی کۆمەڵاتی ئەمجا شاڕومزان بانگی کردە پێشەوە هەواڵەکەی لێپرسی ئەوی ژووتی من یەکێکم لە بازرگانان ماوەیەکی زۆرە لە دەرەوەی وڵات بووم بی ساڵێکم پێچوو نووسراوێکی فەرمانی پاشایەتیم پێ لە دیمەشق بۆیان نووسیم و مۆری شاشرکانی خوالێ خۆشببووی پێوەیە ئەویش بەهۆی ئەوەوە کە کاتی خۆی کەنیزەکێکم بە دیاری بۆ بردووە کە لەو وڵاتە نزیک بوومەوە ئەوە سەد باری وشترم پێەیە لە نەختینەی هندی هێناوم بۆ بەغدا کە مەملەکەتی ئێوەیە شوێنی دادپەروەری و ئاسایشی ئێوەیە کاتێکمان زانی هەندێک لە عەربی دەشتەکی و کوردەکان پێکەوە ڕێیان پێگرتین و کۆیلە و پیاوەکانیان کوشتین و بارەکانیان تاڵان کرد ئەم جا بازرگانەکە لە بەرامبەر پاشادا دەستی کرد بە گریان شا ڕمزان بەزەی پێدا هاتەوە هەروەها شاکان ماکان بۆیە فەرمانی دا سەد سواری جەنگاوری ئازا ئامادە بکەن ببرێنە سەر ئەو چەتە و ڕێگرانە کابرای بازرگان پێشیان کەوت تاکو شوێنی ڕێگرانیان پیشان بدا بە درێژایی ئەو ڕۆژە و شەوەکەشی بەڕێو بوون تاکو بەرەبیان ئەجا گەشتنە دۆڵێکی سەوزایی پڕدار و درەخت و کانی جۆگەڵ ئاو ڕێگرەکانیان دۆزیەوە سەیریان کرد بارەکانی ئەم بازرگانیان لە نێو خۆیان دابش کردووە بەڵام هەندێکیان هەر لەوێ ماونەتەوە ئەو سەد سوارە گەمارویاندان ئەمجا شاڕمزان هاواری لەکردن خۆی و برازەکەی کانماکان لە ماوەی ساعتێکدا هەمویان کە سێسەد عەربی دەشتەکی بوون قۆڵ بەسکران هەموو شتومەک و پارەکانیان لێسەندن و ڕەوانەی شاری بەغدایان کردنەوە ئەمجا کە گەڕان و پێکەوکەوت ناحکومکردن و جیراوەکانیان بان کرد داوایان لێکردن کە سەرۆکی جەردەکانیان دیاری بکەن جەردەکان چەند کەسێکیان دەست نیشان کرد ئەوانە ڕەوانەی بەندی خانەکران و ئەوانی دی ئازاد کران دوای ئەوەی هەرچێکیان پێ بوو لیان سندن و دایانەوە بازرگانە خاوەن سەد بارە وشتر ئەویش کە بە شتومەکاندا چۆڕوانی چواریەکی شتومەکانی لەدەستداوە ئەمجا دوو فەرمانی شاهانەی دەهێنا یەکێکیان بە دەست و خەتی شرکان شای ڕەحمەتی بوو ئەوی دی هی نووسەت و زەمان بوو ئەم بازرگانە لە کاتی کچێنیدا لە دەشتەکێکی کڕی بوو بە دیاری پێشکەشی شاشرکانی کردبوو کە ئەو بەسەرهاتیان بەسەرهات ئەمجا شاکان ماکان سەیری دەست و خەتەکانی کردو دەست و خەتی شاشرکانی مامەی ناسیەوە چیرۆکی پورە نووسەت و زمانیشی بیست بوو ئەم جا فەرمانی شاهانەی دووەمی برد و چووە لای نووسەت و زمان و بەسەرهاتی بازرگانەکەی بۆ جێڕایەوە ئەویش کە فەرمانە شاهانەکەی بینی دەست و خەتی خۆی ناسیەوە ئەم جا بازرگانی داوت کرد و ئاگاداری دە ڕۆنزان شای برای و شاکان ماکانی برازای کە ئاگایان لێبێ ئەوانیش فەرمانیان دا چەندین کۆیلە و خزمەتکاریان پێبەخشی تاکو و پەزێرایی بازرگانە بکەن نووسەت و زەمان خۆشی سەد هزار درهەمی پاداشدا لەگەڵ پ باری وشتر کوتاڵ و شتی نەختینە ئەم جاناردی بە شوێنیدا کە چوە سەردانی نووسەت و زەمان ڕێزێکی زۆری گرت بازرگانەکەش زۆری پێ خۆش بوو کە زانی کچی شا عومەری کوڕی نوعمانە و شا ڕومزان برایەتی و شا کان ماکان برازایەتی ئەمجا دەستی نووسەت و زەمانی ماچ کردوتی بەڕاستی هەرچی چاکێکم لەگەڵ کردبیت بەفیڕۆ نەچووە دوای ئەوەی سێ ڕۆژمایەوە خواحافیزی کرد و بەرە وڵاتی شان بۆ دواتر هەر سێ پاشاکە بانگی جەردە گیراوەکانیان کرد لە وەڵام دایکێکیان دانی پێناوتی ئەوە بزانن سەرەتا من ڕێگر نەبووم هەموو کارەکەم فڕاندنی مناڵ و کچان بووم تاکو و بیان فرۆشم تا ئەم درەنگانە ئەمە کارم بوو شەیتان فریوی دام و لەگەڵ ئەم دوو جەردەیە ڕێکەوتم تا کۆمەڵێک عەربی دەشتەکی و ملهوڕان کۆبکەینەوە دواتر دەستمان کردە جەردەی و ڕێگری لە بازرگانان ئەمجا پێیان وت سەرسوڕهێنەرترین فراندن کە بەسرت هاتبێ بۆمان بژێڕەوە ئەویش وتی، جارێکیان کچێکم فڕاند ویستم بیبەمەوە بۆ بیابان و لەوێ وشتری پێ بلەوەڕێنم، ئەو کچە زۆر جوان و ناسک و نازدار بوو، زۆر هەوڵی دا ئازادی بکەم، منیش لێی توڕە بووم، زۆر بە توندی لێم دا، دواتر بازرگانێکمان لێ پەیدا بوو، ویستی لێم بکڕێت، چونکە کچەکە سەر ڕای جوانی، زمان پاراو و قسە زان و زیرەک بوو، پارەیەکی پێ دا. نەمدایە شوێنمان کەوت نرخەکەی کردە دوو هێندە هەر نەمدا هێندە نرخەکە زیاتر بوو دواتر هزار درهەمی پێمدا ئەمجا پێم فرۆشت خۆزگە پێم نەفرۆشتایە چونکە دواتر بیستمەوە ئەو بازرگانە جلوبەرگێکی نایبی لەبەر کردووە و پێشکەشی شای دیمەشقی کردووە پاشایش دوو هێندەی نرخەکەی پێداوە ئەی پاشایان من ئەو بەسەراتم زۆر پێسیر بوو کە ئەمەیان بیست سەریان سوڕما کە نووسەت و زەمانەمی بیست دنیا لە بەرچاوی تاریک بوو هاواری برازاکەی و ڕمزانی برای کردوتی ئا ئەمە بوو منی لە بەیت المقدس فڕان گومانم نییە کامە بوو ئەم جانوسەت و زەمان چی بەسەر هاتبوو لەگەڵ ئەو ڕێگرە گێڕایەوە کە چۆن تونند و تیژ بوو لەگەڵیدا و برسی و تین و ڕسوا بووە ئەم جاوتی کەواتە خوێنی بە من حەڵاڵە پەلاماری شمشێری دا و هەڵی کوتایە سەری کە بیکوژێ ئەمجا ئەویش هاواری کرد ئەی پاشان مەهێڵن بم کوژێ با چیرۆکی سەرسوڕهێنەری ترتان بۆ بگێڕمەوە کان ماکانی برازای باین کردوتی پورەوازی لێبێنە با چیرۆکی دی بگێڕێتەوە دواتر چی لەکەی بیکە ئەویش گەڕایە و دواوە ئەم جا پاشاکان وتیان دەی بۆمان بچێڕەوە ئەوی ژوتی ئەگەر چیرۆکێکی سێرتان بۆ بگێرمەوە لێم خۆشە بن وتیان بڵێ ئەم جا دەشتەکێکە دەستی پێکرد ئەزانن شەوێکیان خەوم زڕابوو خواخوام بوو زوو ڕۆژ بێتەوە کە دنیا ڕووناک بۆ خۆم بەست شمشێرم لە کەمەر بەست سواری ئەسپەکەم بووم ڕمەکەم بە دەستەوە گرت دەرچووم بۆ ڕاوشکار لە ڕێگا چەند کەسێکم بینی پرسیان بۆ کوێ چیت کۆمەڵێکم لە ڕاوگەیە بینی لیان پرسییم کە خەریکی چیم پێم وتن هاتوومە ڕاوشکار وتیان ئێمەش لەگەڵت دێین ئیدی یەکانگیر بوون زۆر گەڕین نەعامەیەکمان بینی شوێنی کەوتین هەلێرە هەلەوێ بۆمان نەگیرا هێندەمان زانی چوینە بیابانێکی وشک و بێ ئاوە ئەسپەکانمان ماندوو توینی بوون بیرمان کردەوە بۆمان دەرکەوت بۆ ماندوێتی و شەکەتێ ناتوانین بگەڕێنەوە بۆیە دابەزین بۆ حەوانەوە ئەمجا کە بەم لاولادا ڕوانیم هەستم کرد کە دەوارێک زۆر دوور دیارە بۆیە هەستام و سوار بووم ڕوم تێکرد کە گەیشت ناوێ بانگم کرد لاوێ کاتە دەرەوە فەرموو لێکردم کە دابەزیم و چوومە ژوورەوە ڕوانم کە نیزەکێکیش لە ژوورەوەیە تا بڵی نازک و نازدارە کە تینوێتی و برسێتیم نەما پرسییم ئەم کەنیزەکە چییە وتی خوشکمە منیش کە پڕچەک بووم شیڕاندم بەسەریدا وتم گەر ئەو خوشکەتم نەدەیتێ تان کوژم ئەویش خۆی تێک نەداوتی ئێوە چەند کەسن منی ژوتم زۆر وتی تۆ وتت ئێمە پاڵەوان و شۆڕە سوارین منی ژوتم ڕاستە ئەم جاوتی گرنگ نییە ئەگەر هزار کەسیش بن یەکەیەکە بێنە گۆڕەپانی جەنگەوە بۆم هەر کەسێکتان منتان کوشت خوشکەکەم حەڵاڵی بێ منیش وتم باشە هەر ئێستا ئەگەڕێم و ناویان و ئەم پەیمان و ڕێکەوتنیان بۆ جێڕمەوە ئەوەشم بیر نەچێ پێشەوەی تێرم بکە لێی پرسیم ناوچێ پێموت من حەمادی کوڕی ئەلفەزاوی فارسیم کە بەوە ناسراوم توانای سەد پاڵەوانم هەیە ئێمە هاتینە دەرەوەی شار بۆ ڕاوشکار شوێن نەعامێ کەوتین بۆمان نەگیرا تین و ماندوو بووین بۆیە لێرە گیرساینەوە دوور بە دوور ئەم مێرگ و سەوزە گیان بینی بۆیە هاتمەلای ئەم دەوارەی ئێوە کە ئەم خوشکەتم بینی چوو ئاوم بۆ بێنێ زرنگەی پاوانەکەی و جوانی و شەرمنیەکەی وای کرد حەزم لێ کرد ئێستاش تۆ هەواڵی منت پرسی و بۆم گەڕایتەوە فەرموو تۆیش بەسەرهاتی خۆتم بۆ بگێڕەوە ئەو لاوەی کە هێشتا مووی لێ نەهات بووتی ئەم کەنیزەکە خوشکمە منیش پێم وت منیش خراپ نەموتوە کە داوام کرد لێ مارەکەی ئەیژوتی منیش پێم وتی تۆ شێری بیابانی ئازای پاڵەوانی ئەم جا کە گەڕامەوە بۆ هاوڕێکانم باز کرد ئەم جا پێموتن ئەو لاوە پاڵەوانێکی نەبەردە و زۆر ئازایە بەگاڵتە زۆرانبازی و ڕمبازیانەکە وەرمەگرن ئەوەش بزانن کە دەوارەکەی پڕ لە شتی نەختینەی بەنرخ و زێڕ و زیوێکی زۆریان پێەیە ئەمجا هەر پاڵەوانێک توانی ئەو لاوە ببەزێنێ خوشکەکەی بۆ ئەو کەسە بێ هاوڕێکانم وتیان پەسەندمانە ئەم جاچەکیان کردە شان و ڕمیان گرتە دەست و سوار بوون بۆ لای دەواری لاوەکە گەیشتن لاوەکەیان بینی خۆی ئامادەی جەنگ کردووە ئەم جا خوشکەکەی باوەشی بە ئەسپی براکەیدا کرد زۆری بۆ پاڕایەوە بەدەم لاواندنەوە ئەم شعرەی وت سکاڵای ترس و خەم و پەژارە بۆ کەسێکە بم هەرخۆی سەردارە کە خۆیان داوای مەرگت لێ بکەن تاوانبار نابی ئاشکرا و دیارە ئەسپت ئەزانێ چەند پاڵەوانی شیرت ناسراوە چەندە غەدارە شەرەفی خوشکت کا پارێزیت نزای پەسەندی پەروەردگارە ڕێمە دە دوژمن خوشکت داگیرکە ڕاکێشی بکەن هەر وەک پەتیارە لەو شارە نابم کە تۆی لێ نەبی هەڵەخەم بۆ خۆم پەتی سێدارە. کە لاوەی برای ئەمەی بیست گریا و بەم جۆرە وەڵامی دایەوە بڕوانە شەڕی سەرسڕهێنەرم ئەم بینی چۆنی لە ناویان بەرم وەک شێری مەدان پەلامارە دەم کە لاکیانە خەم لە دەورو بەرم گەر بۆت نەجەنگم دوعام ئەوەیە دەمداڵ بکەوێ چوار پەل و سرم لە پێناودا جۆرە ئەجەنگم بچێتە کتێب ناوبانگی شەڕم ئەمجا وتی خوشکی ئەگەر کوژرام سوار بە و هەڵبێ و خۆ دڕزگار بکە خوشکە کەشی وتی خوانەکە تەرمی تۆ بینم ئەمجا دەستی برد بۆ سەری خوشکەکەی و ناوچەوانی ماچ کرد دڵۆپی فرمێسکەکانی چاوانی خوشکەکەی داوەری نەسەر زەوی کە خوحافیزی لێکرد ئەمجا ڕووی کردە ئێمە و پرسی، ئەی شۆڕەسوارەکان، ئێوە میوانن یان بۆ شەڕکردن هاتوون؟ ئەگەر وایە با یەکێک بێتە بەرامبەرم. ئیتر سوارێکی پاڵەوان لێی چووە پێش، لاوە لێی پرسی، ناوی خۆت و باوکت چییە؟ چونکە من سوێندم خوارد و کەسێک نەکوژم کە ناوی خۆی و باوکی وەکوو ناوی خۆم و باوکم بێت. ئەو کەنیزەکەیشی ئەدەمێ. پاڵەوانە وتی بیلالم ناوە لاوەکەش ئاوە وەڵامی دایەوە وانەبوو وتت ناوم بیلالە فریودانی من گەلێک مەحاڵە گەر پیاویت ئێرە جێگەی خۆیەتی نەعرەتە لێدا با بڵێن زاڵە خۆ بگرە لە بەرشیری مانگ ئاسام وەک چێ و داڕوخە مەیکە بەناڵە ئەمجا کەوتنە هەڵمەت بردن بۆ یەکتری تا لاوەکە هەلی قۆستەوە و ڕمەکەی کرد بەسەر سنگیا لە پشتیەوە دەرچوو ئەمجا سوارێکی دیهات لاوەکە پێوت ئەی سەگە پیسی بۆگەنی خوێڕی پێت وایە پیاوی نازان گەڕی شێر ئەو کەسەیە گیانی بەخشێ لە خۆ نەترسێ و نەیکات بێفەڕی ئەم جانەی دا دەرفەت زوو بۆی برتەڵمەت ئەویشی کوشت ئەم جە هاواری کرد کێ دێتە شەڕم بابێت وا هاتمە پێش دڵم بەگڕە وەرە پێش منیش حەزم لە شەڕە گەورە پیاوانی عەرب ئەکوژیت ئێستاش تۆڵیان لە من وەرگرە کە لاوەکەم شعرەی بیستاواری کرد وەرە پێشەوە درۆزن شەیتان دەستت کردووە بە درۆ بختان بێبەشت ناکەم لە نوکی ڕمم لە کۆڕی جەنگ و شمشێر لێدان ئەمجا هەڵمەتی بۆ برد و هەرزوو ڕمەکەی کرد بە سنگیا و لە پشتیەوە دەرچوو ئەمجا هاواری کرد چی تر دێتە پێشەوە چوارم پاڵەوان هاتە پێشەوە ئەمیش ناوی لێپرسی پاڵەوانە کەوتی ناوم هیلالە لاوەکە بەم شێعرە لاواندیەوە هەڵی لە دەریای منە مەلەکەی بە درۆکردن ئاوە پەلەکەی منیژە و کەسەم شعرمە بیستی جۆرەگە کوژم کە نەفەز نەدەی شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو. شەوی شەهرەزاد گێڕایەوە لاوەکە و شۆڕەسوار هەڵمەتیان بە ڕمەکانیانەوە بە سواری ئەسپەکانیانەوە بۆ یەکتر برد بەڵام لاوەکە خێراتر بوو شۆڕەسواری خستە خوارەوە و مرد ئیدی هەر پاڵەوان بوو بۆی ئەچووە مەیدان و کوژرا منیش کە هاوڕێکانم بینی یەکە یەکە کوژران لە دڵی خۆمدا وتم دەفەرم و ئێستا بۆی ئەچمە گۆڕەپان چاری ناکەم لاو زەنگێ دەم و هەڵدێم ئەبمە گاڵت جاڕی عەرەبە دەشتەکیەکان نەیهێش داڵغە لێدانەکەم دوای پێبێنم هەڵمەتی بۆ هێنام و لە سەرزینی ئەسپەکەم منی خستە خوارەوە شم شێرەکەی خستە سەرملم لە ترسا لە هۆش خۆم چووم منیش باو زەنگی ئەسپەکەیدا وەکو مناڵ هەڵسنام ئەویش هەر وەکو چۆلەکێک پژملی گرتم کە خوشکەکەی ئەمەی بینی زۆر خۆشحاڵ بوو خۆی بڵند کرد ناو چەوانی براکەی ماچ کرد ئەمجا منی دا دەست فشەکەی وتی خاتری بگرە ئەمە نمەکی ئەمەی کردووە کچەکەش لایەکی قەلغانەکەمی گرت وەکو سەک بە کێشی کردم کەس بە دەورمانەوە نەما ئەم جالاوەکە لە پشتی ئەسپەکە هاتە خوارەوە خوشەکەی شمشێر و قەلغان و ڕمەکەی لە براکەی گرت و بەرگی نوێی پاکی بۆ هێنا ئەویش خۆی گۆڕی ئەم جا کورسێکی لە دارساج بۆ هێنا ئەویش لە سەری دانیشت ئەم جا خوشکەکەی نزای بۆ کرد ڕوسپی و شەرف پاک بی براکەشی بەم شعرەی وەڵامی دایەوە خوا ئاگای لێت بێ کە چەندە ئازای لە پەلاماردا لە شێوەی بازای وتم بپرسە لە پاڵەوانان ڕوبەڕووی کێتر ئاوا لە بازای منم ناسراوم سعدە باپیرم ورە تۆیش هەردەم وای لە هەورازدا ئەی ئەبوو عیماد شەڕی شێرت کرد مەرگی پیشاندای کەی هێندە ئازای کام شعرم بیست سەراسیمە بووم کە خۆشم بە دیلی بینی هێندەی دی خۆم لا سوک بووم جا کیژەکە خواردنی بۆ براکەی هێنا فەرمویان لە من کرد زۆر پێ دڵخۆش بووم چونکە تێگەشتم کە نام کوژن دواتر مەی و پیاڵە و شەرابی بۆ دانا گەشە گرتی و سوور هەڵگەڕا کاتێ مەز بووم جا لی پرسییم حەمات تۆ من ئەناسیەوەیان نا منی ژوتم بەو نمەکەی ماڵت هێرتر بوو نازانم ئەمجا منی کردە هاونشینی خۆی و پێکێکی دا دەستم نەخێر کردی بە دوو پێک ئەمجا سێ و چوار تاکو منیش مەز بووم ئەمجا سوێندی دام کارگیز خیانەتی لێنەکەم منیش 1500 جار سوێندم بۆ خوارد ئەمجا فەرمانیدا خوشکەکەی دە پارچە بەرگی پێبەخشیم کە لە ئاوریشم دروست کرابوو ئەمەی بەریشمێکێکە لەو بەرگانە ئەمجاوت یەکێک لەو شترە هەر چاکان پێ ببەخشە ئەویش وشترێکی بە بارەوە بۆ هێنام کە پڕ بوو لە شتومەکی نەختینەی گرانبەها لەگەڵ هەندێک خواردەمەنیدا ئەمجاوتی ئەسپە زەردیشی بۆ بێنە ئەوانەی هەموو پێبەخشیم دوو شەویش لایەن میوان بووم دواتر پێی وتم کاکە حەمە دەمەوێت کەمێک بنوم ئەگەر ئەسپێک حیلانی مەترسە ئەوە هۆزی بەنی سەعلەبەن دێن تا لەگەڵ مندا بجەنگن ئەمجا شمشێرەکەی بێ کێلان خستە ژوور سەری کە خەوی لێکەوت شەیتان چوو بن کڵێشەمەوە کە بیکوژم دواتر پەلاماری شمشێرەکەی ژوو سەریمدا و زۆر بە توندی لە ملیمدا کە سەریم لە لەشی جیا کردەوە هەرکە خوشکەکەی ڕووداوەکەی بینی خۆی فرێدا سەر براکەی یەخەی خۆی دادڕی و قیژاندی براکەی لاوانەوە هەواڵی خراپ بەرن بۆ خزمان هیچ ناکرێ لەگەڵ قەدەری زەمان تۆیان شەڵاڵی خوێنی خۆت کرد و وەصفی ڕوت لای مانگی ئاسمان نە ئەسپت سوارە تری لێ جوانە نە ژن هی وەک تۆ دێنێتە ژیان کە لەم لاوانەیە بۆ وتی لەعنەت لە باپیرانت بۆچی خیانەت لێکرد لە کاتێکدا و بڕیاری دابوو بە بار و بارخانە و بە دەوڵەمەندی تۆ بنێرێتەوە بۆڵاتی خۆت دوای ئەوە منت لێمارە بکە ئەم جا مستوی شمشێرەکەی لە زەوی چەقاند و خۆی دا بەسەر نوکی شمشێرەکەدا تا لە پشتیەوە دەرچووم جا منیش تا توانیم گریام و کاتێک پەشیمان بووەوە کە سوودی نەبوو ئەم جا هەرچی بە نرخ و بەکێش بوو سوک بوو کۆم کردەوە سوار ئەسپەکەم بووم و کەوت مەغارکردن هێندە سرم لێ شێوا بوو کە بیر و هۆشی ئەوم نەبوو ئەو خوشک و برایە بنێژم یان لانی کەم سیرێکی هاوڕێکانم بکەم کە نووسەت و زەمانەمی بیست دنیا لە بەرچاوی تاریک بوو پەلاماری شمشێرەکەی دا و دای لە ملی حەماد و سەری لە لەشی جاکردەوە کۆمەڵەکەش پرسیان بۆچی بە پەلە ئەم کابرایەت کوشت ئەوژوتی سوپاس بۆخوا کە هێندەی تەمەن پێبەخشیم کە تۆڵەی خۆم بەدەستی خۆم بسەنم ئەمجا فەرمانیدا دوو لاقی ڕابکێشن و بیدەنە سەگە برسیەکان تابی خۆنمجا دوانەکەی دیان بان کرد لە یەکێکیان پرسی تۆ ناوچیە ئەویش وتی غەزبان ئەویش بە سەراتی خۆی و ئیبریزەی کچی هەردووی بۆ جێڕانەوە کە چۆن کوشتێتی و هەڵاتوە هێشتا کۆیلەکە قسەکەی تەواو نەکرد بوو کەشە ڕمزان بە شمشێرەکەی سەری پڕان ئەم جەهاواری کرد سوپاس بخوا کە ئەوە تۆڵەی دایکە کوژراوەکەم کردەوە ئەمجا بە دەوروبەرەکەی وت کاتی خۆی کەنیزەکە مەرجانە هەمان بەسەرهاتی بۆ جێڕاومەتەوە ئەم جا سێمیان خستە قسە کاویش وشترەوانەکە بوو کە کاتی خۆی خەڵکی دیمەشق پاریان بۆ زەولمەکانی نەخۆش کۆکردەوە تابیبن بۆ خستەخانە ئەویش کە گەیان دێ دیمەشق لەسەر سەلوێن کێ گەرماوێک فڕیدا کان ماکان کامەی بیست پەلاماری شمشێری لێدا و سەری پەڕان ئەمجا سوپاسی خوای کرد کە خوا هێندەی تەمەن پێداوە تاکو تۆڵای باوکە نەخۆشەکەی بکاتەوە ئەمجا وتی، ئەم بەسەرهاتەم لە باوکم بیستووە کاتی خۆی. ئەمجا پاشاکان لە نێوان خۆیاندا کەوتنە گفتوگۆ وتیان، ئێستا پیرێژنە شەواهی کە بە فێڵاوی ناوبانگی دەرکردووە ماوە کە تۆڵەمان لێ نەکردبێتەوە کە ئەو تەنیا هۆی ئەم هەموو بەڵایە بووە کە بەسەرمان هاتووە. ئەمجا لە خۆیان پرسی، چۆن ئەو پیرێژنە فێڵاویەمان دەست بکەوێ؟ شاڕومزان وتی، پێویستە دەستی خۆمان بخەین. بۆیە هەر زوو کاغەز و پێنووسیە ناو نامەیەکی بۆ پیرێژنە شەواهین نەنکی نارد کە نازناوی پیرێژنە فێڵاوی بوو تێیدا نووسی بووی کە سەرکەوتووە بەسەر سوڵتانی دیمەشقدا موسڵ و عێراقیشی داگیر کردووە سوپای ئیسلام تێک شکاندووە پاشاکانیشی بەدیل گرتووە ئەمجا نووسی بووی پێویستە خۆت و شا سەفیە کچی شا ئەفرەیدونی پاشای قوستەنتینیە لەگەڵ خۆت بهێنی هێندەی لە گەورە سەرکردەکانی نەسارانیش وڵات ئاسایشە چونکە لە ژێر دەستی خۆماندایە پیرێژنە فێڵاوی کە نامەکەی خوێندەوە بۆی دەرکەوت کە بە دەست و خەتی شارۆمزان خۆی نووسراوە دڵخۆش بوو بە پەلەکەوتە کاروان ڕێخستن خۆی و سەفیەی دایکی نووسەت و زەمانی ئامادەی سەفەر کرد و کەوتنەڕێ تاگەشتە بەغدا ئەم جا تەتەر هەواڵی دا کە گەشتن ڕۆمزان شاوتی پێویستە بەرگی فەرەنگیان بپۆشین تاکو و پیرێژ نەفێڵاوی تێنەگا فێڵێکمان لێبکە ئەوانیش بە قسەیان کرد ئەم جا جلو بەرگی فەرەنگیان لەبەر کرد کە قەزیفەکان بەو جلانەوە بینینی وتی بەوەی ئێپەرستن گەر نەم ناسینایە ئەموت ئێوە فەڕەنگین ئەمجا هزار سوارەی جەنگاوەریان لەگەڵ خۆیان بردو چوونە پێشوازی پیرێژنە پێڵاوی کە لە یەکتر نزیک بوونەوە شاڕمزان لە ئەسپەکەی دابەزی و بەرەو ڕووی پیرێژنە فیڵاوی چوو باوەشی پیاکرد هێندەی وشی خەریک بوو پەراسۆکانی بشکێنێ پیرێژنەوتی ئەمە چیە کوڕەکەم هێشتا پرسیارەکەی تەواو نەکرد بوو کە کانماکان و دندانی گەورەوە زیر بۆیان دابەزین ئەم جانەعرەتیان لێدا و پەلاماریاندان هەمویان گرتن و بەرەو شاری بەغدا بوونەوە پیرێژنە فێڵاوی سەر ئاسنیان قۆڵبەست کرد و جێڕیان بەنێو خەڵکیدا و جاڕچی جاڕی دا ئەمە سزای ئەو کەسانێک کە پاشان و کوڕی پاشان ئەکوژن دواتر لە بەردەم یەکێک لە دەواازەکانی شاری بەغدادا لە سێداراندا ئەمجا کانماکان و ڕمزان شای مامی و نووسەت و زەمان و دندانی گەورە وەزیر سەراسی مەبوون لەم چیرۆکەی بەسەریان هاتووە بۆیە فەرماندرا کە ئەم بەسرهاتەش بۆ مێژوو بنووسێتەوە تاکو بخوێندرێتەوە و پەند و ئامۆژگاری لێ وەربگیرێ ئیدی بە خۆشی و بەختیاری ژیان تا تێکدەری بەختیاری بە فەرمانی خوای باری گیانی کێشان ئەمەش دو هەواڵ بوو کە گەشت بۆ دەستمان لەبارەی شعمەری کوڕی نەعمان و شرکان و زەولمەکانی کوڕی و کان ماکان کوڕەزای و نووسەد و زەمانی کچی و قەزیفەکانی کچەزای ئەمجا پاشا بە شەهرزادی وت حەزەکەم هەندێ لە چیرۆکی باڵندەکانیشم بۆ بگەڕیتەوە